مامە ڕۆز چیت دەوێ ڕێگا چەند دوور دەبێ ئێستا ئێمە لە نیوەی ڕێگاکەدان بۆ شار هێی چیتال ئێستاوە بیری دایکت دەکەی کە بە دڵتەنجی جێ تێستووە بچکۆڵە پێ بڵێ نا ئەوها گاڵتەم لەگەڵدا مەکە بڕۆ جێم خەمی دایکت نەبێ دەبێ هەموو مناڵێک ڕۆژێک بڕواتە دەریا بڕۆ جێم لەوێ کەشتیەکە چاوەڕێتە تۆ ئێستا مناڵ نیت بڕۆ کاتی ئەوە هاتووە وەکو پیاو هەڵسوکەوت بکەیت هی جیم دەتوانی لێرەوە بیبینی ئەوە بەندەرەکەیە مامە ڕۆح دەبێ کام کەشتی لەو گەشتیانە هی ئێمە بێ ناتوانی بە ڕوونی لێرەوە بیبینی بەهۆی زۆربنی کەشتەکانی بەندەرەوە. ئەی خوایە جان دایکم زۆری کردوتە ناوی زۆر قورسە هی تۆ ئەی منداڵ ئەوها ماوەستا وەرە جانتاکەم بە ژوورەکەم دای خێراکە وەرە تاوەڕێ چی دەکەی ها ئێوە لێرن لە کۆتایی دەگەیشتی تاوەکو ئێستا چاوەڕوانت بووم جێم ئەها جەنابی دادوەر بەڕێز تریلۆنی ئەوە هاتم لە کۆتاییدا هاتم جم جم باوکت هاوڕێ من و دادوەر بوو بەڵام کاتێکە گەش دەست پێ دەکا ئەوە کار هەرکارە لە هیچ شتێک یارمەتیت نادەین باشە تێگەیشتم جیم، بڕیارمان دا کە دەبێ گرنگی بە ژوورەکانی گەشتەکە بدەین دەبێ ئەوە بزانین بەڵێ بە هەموو توانای خۆم کار دەکەم جەنابی دادوەر کەی گەشتەکە دەست پێ دەکەین کەی سبەی ها سبەی ئەگەر با گونجاو بێ بۆ ڕۆیشتن دوو دڵ مەبە سبەی ڕۆژێکی زۆر خۆش دەبێت پەیمانت پێ دەدەم تۆش لە کەش و هەوای دەریا دەزانی جێم ئەی چۆن گەورم هەموو ڕۆژی چاودێری دەریان دەکرد لە گوندەکە کاتێ لەگەڵ دایکم دابووم جێم ئێستا کارێکت پێ دەستپێنم دەبێ بیکەی باشە کاپتن تریلۆنی کەمێ بوەستە من کاپتن نیم ها مەبەستت چیە؟ من زۆر لەوە گەورەترم ئێستا باشی دەکەمەوە من خاوەنی و کەشتێم تێگەیشتی ئامادەم تاکە خاوەنی کەشتێکە ئەی تاکە خاوەنی کەشتێکە بۆچی ئێستا یەکەم کار بۆ منداڵە ناسپێری دەمەوێت هەر ئێستا ئەو قەواڵەیە ببیتە ژووری چاودێری دای. بەسەرچاو هەر ئێستا جێبەجێی دەکەم دایێ بێن بۆ وەرە لەگەڵم ئەوەندە بە پەرۆشە تەنانەت نەیپرسی ژوورەکە دەکەوێتە چوێندەر ڕۆز بۆچی ناسی شوێنەکەی پێشان بدەی باشە ئەوە بەرپرسە لە ژووری چاودێری پیاوێکە یەک قاتی هەیە؟ دەمەوێ بەڕە ڕوو شتێکت پێ بڵێم چاودێرەکە پیاوە قازدارەکە نییە بە پیاوە قازدارەکە ناچێ کەوا بێلی بۆنس لێ ترسا دەبێ بە باشی ئەوە تێبگەی باشە جێم وە زیان لەوەش ئەوە گرنگترین کەسیانە ئەگەر یارمەتی ئەو نەبێ ناتوانین گەشتەکە بکەین وتی زۆر بە پەرۆشە بۆ دیتنە جێم ناوی چییە؟ ڕۆڵە ئەوە ناوی جوانە پیاوە قازدارەکە بە تەعێبە سەریاندا زاڵە ئای دەبێ خۆم دڵنیا ببمەوە جۆن سێلڤەر هەرو پیاوە قازدارەکەیە ئەوە ئەو شوێنەیە بە دوایدا دەگەڕام با بڕۆین بێن بۆ چی ڕووی داوە بێن بۆ دێ با بڕۆین بێن بۆ دێ با بڕۆین ئەوە بلاک دۆگە وابزانم ئەوە شوێنی پیاوە ترسناکەکەیە ئەوە هەوە ئەوە ئەو شوێنەیە کە پیاوە قازدارینەکە خاوەنیەتی دادوەر و بەڕێستریلۆنی بە تەواوی بێئاگان لەم کارە پێویستە هەر ئێستا بە خێرایی شتێک بکەین بەڵام دەبێت چی بکەین دەبێ باش لەم کارە دڵنیابم چ دەکەی ئەی منداڵ دەتەوێت لێرە چی بکڕی ها گەورەم ئەوە تۆ جۆن سیلڤەری؟ من هەوم تۆ کێی؟ من جێم هۆکنزم ئەم نامێش لەلایەن بەڕێز تریلۆنیەوەیە هاتوم بیدەم بە تۆ فەرمو وەریگرە باشە باشە کەواتە تۆ منداڵە باشەکەی بەڵێ ئەرچی چێشلێنان دەکەوێتە ئەستۆی من بە درێژایی ئەم گەشتە کەوایە با هاوڕێ بین دەی با بڕۆین دەی ئەو کارانە بۆ ئاسانی بەسەرمدا ناڕۆن دارک پیۆمرد بەڕێ سیلڤەر مەگەر نەتزانیوە دارکی پیو؟ ئەوە ناناسم نایناسم هەرگیز ئەو کەسە کێیە؟ خۆت وا لێ مەکە مەڵێ نایناسم بلاک دۆگیش دەناسی؟ بەڵێ دەیناسم ئەو سەگەی کە سەرتاشەکەی بەندەرەکە هەیبوو ناوی بلاک دۆگ بوو سەگەکە چی بەسەر هاتووە؟ لە پرسیارەکە ڕامەکە خۆم بلاک دۆگم بینی هاتە کۆگاکە ئەوە بلاک دۆگ ئەندامێکە لەو باندەی کە هێرشیان کردە سەر بیلی بۆنز ئەوم بینی هاتە کۆگاکەتەوە. نکۆڵی لێ مەکە. جۆن سیلڤەر، فێڵ دەکەی؟ پێم وتی دەتەوێت فێڵ بکەی؟ بلاک دۆک کێ لێرە چ کەسێک لێرە ناوی بلاک دۆگە لێتانم پرسی وەڵامم بدەنەوە دەی تۆ هەوی کورە نا نا باوڕکە من نیم کەواتە تۆ هەوی ئەمرش ئەونیم بەخوا جێم ئایا تۆ دڵنیای ئەو پیاوە ناوی بلاک دۆگا پێم بڵێ بەڵێ دڵنیام جارە چا هەڵی کوشتن میدا پاش ئەوەی وستی بێن با بکوژێ بێگومان ئەوە خۆەتی باشە باشە پێویستە بەبێ هیچ دوو دڵیەک سزای بدە. ئەمە لە پێناو هێرشکردنە سەر جێم و هەوڵی کوشتنی هەر ئێستا پێویستە سزات بدەم پێش کورە! Ah! ئا ئەو پیاوە زۆر شڵەژە نەدەبواە لەگەڵدا ئەوەندە ڕق بین جێم چی دەڵێ بیدێنە دەست پۆلیس یان جێی بێڵین ئاگەر لە دوا بێ ئەوەتان نەبی نەسێت بەو سەگانە دەچێت کە لە دەرەوە دەوەڕن و دەترسن نزیک بنەوە جێم ئێستا باوەڕت کرد کەوا من ئەندامێک نیم لەو باندا باوەڕت کرد وابزانم هێشتا باوەڕت پێم نەکردووە باشە چۆنت دەوێ باوا بێ هەر چۆنێک بێ جێلیە یەکێک یەکێکی تری بۆ یەکەم زار بناسێ باوەڕی پێ بکات دەزانی ئەم دار شەقەیە لە لێدان دەمپارێزێ چیایی منداڵ ناتوانانی خێراتر لەمە بڕۆی چیت بەسەر هاتووە جێم بۆ خۆت بەمنەوە ناگری تاوەکو یارمەتیت بدەم مەترسە کۆگاکە لێرەوە نزیکە کاتێک دەگەمەوە ژمارەیەکی زۆر دارشەقە چاوەڕوانم دەکەن وا بە شێوەیە کاوسکوتم لەگەڵ دەکەی وەک ئەوەی بوو بێتە هاوڕێ جێم من داوای لێبردن دەکەم بۆ ئەو هەڵسوکەوتەی لەگەڵت دەکەم بەڵام پەیمانت پێدەدەم بەیانی کە چوین بۆ ناو کەشتیەکە ببین بە هاوڕێ یەکتری بەڵێنت پێدەدەم ئە من خۆشحاڵم دڵخۆشم ژیان بۆ تەخۆشی بۆ من ژیانم خۆش دەوێ حەز دەکەم بەناو دەریادا گەش بکەم من دڵخۆشم جێم داوا لێبردن دەکەم جێم ئەوە هەڵەی من بوو نەدەبووە فێری ئەو جۆرە شەربەتانەت کەم تکایە بمبورە جێم کاتێکی خۆشە بەڕاستی کاتێکی خۆشە جێم تۆ قسەی وا دەکەی هێشتا تەمەنی سێزە ساڵە تۆ دەبێ بە ڕۆژانێکی سەختدا تێپەڕ بووبی لە کاتی منداڵیدا جێم. جێم وا باشترە بگەڕێتەوە میوانخانەکە تا ئامادەی گەشتەکەی سبەی بیت ئەگەر نا وازم لێ بێنە یاڵە جێم یاڵە دایە چۆنی من باشم لە ڕاستیدا زۆر دڵخۆشم ئەمڕۆ بۆ یەکەم جار چاوم بە بەڕێز جۆسل بەرکەوت پیاوێکە بەهۆی دارشەقەکەی دەڕوات. لە سەرەتادا وامزانی پیاوە قازدارەکەیە، بەڵام هەڵە بووم لە گومانبردنم. جۆن سیلڤەر وەک باوکمە، پیاوێکی باشە، بۆنی دەریای لێ دێ. کەشوهەوا لێرە زۆر خۆشە و لە شەواندا ئەستێرەکان بە جوانی بەدیار دەکەون. سبەی ڕۆژی گەشتەکەیە، بە پەرۆشەوە چاوەڕوانت دەکەم، دەستەکانت ماچ دەکەم. حەتتا نوتە. تەکانی گەشتەکە تەواو بکەین. کارێکی زۆر باشتان کرد. جێم، جێم هۆگز ئەو کەسەیە کە گرنگی بە ژوورەکان دەدا. من زۆر شکۆمەندم بە ناسینی تۆ. من کاپتن ئارۆم. بەڕێز تریلۆنی. سڵاو، سڵاو کاپتن سمۆڵیت. هەموو شتێک ئامادەیە. ئەمڕۆ خۆشترین کاتە بۆ گەشتکردن. بەڕێز تریلۆنی دەمەوێت قسە لەگەڵ بکەم. ئا ئا ئا باشە باش دەی با بڕۆنە ژوورەکەم دەی. جێم دوایی دەتبینەوە زۆر باشە باشە کاک دڵسمۆڵی بەس پێم بڵێ چی لێم دەوێ من پیاوێکی لە ڕووم و ڕووبەڕوو قسە دەکەم ڕاستەکەت پێ بڵێم من هیچ عەزبە و گەشتە ناکەم یاریدەدەری کاپتن لە نێوان باشترین دەریاوانەکانی هەمان ئەو گروپەی کە تۆمان تێدا هەڵبژار تێگەیشتی؟ پەیوەندەکەی لەگەڵ دەریاوانەکان وای لێ دەکات نەتوانێت فەرمانەکان جێبەجێ بکات ئەگەرچی هاوڕێ خۆشەویستی دەریاوانەکان بی نیوەی دەریاوانەکان جۆ لێناویەتی نیوەکەی ترش هەڵبژێردران حەز بەوەش ناکەم کە ئەوانی ناردووە چی دەڵێی؟ پێویستە ئەمە لەو پەڕی نهێنیدا بێ ڕاست دەکەی بەڵام کەس لە دەریاوانەکان ئامانجی ئەو گەشتە نازانن تەنها من و بەڕێز تریلیۆنی و جێم نەبێتن بەڵام هەواڵەکە لە نێوان دەریاوانەکان وەها بڵاو بووتەوە کەم گەشتە بۆ گەڕان بە دوای گەنجی نەدەیە ئەو گەنجینەی کەوا فلندی گەورەی چەتە بەجێ هێشت بوو جەناوی کاپتن پێم بڵێن چ کەسێک دەربارەی ئەم گەستەوە قسەی کردووە ها؟ دوجار کۆبنەوەم لەگەڵ بەڕێز جۆن و ئارو هازی دەریاوە بوو لە پاشوان قسەم لەگەڵ کەسی تر نەکردووە ئەوە گومانەکەم بوو زیانی چییە ئەگەر سەرۆکی کەشتەکە نهێنیەکە ئاشکرا بکە ها پێ بڵێ هەتاکو لە دەریادا بن من تاکە بەرپرسی ئێوەم تێگەیشتن لێم؟ من گرنگی بەوە نادەم کە تۆ خاوەنەکەی لە ئێستاوە بە دواوە لێ ناگەڕێم بە ئارەزوی خۆت ڕەفتار بکەی وەک ئەوەی گەورەی ئێرە بی ئەگەر نەتوانی بەڕێز ئەوە هەر ئێستا ئەو پاپۆڕە چێ دێڵم تێگەیشتی؟ پێم گوتی هەر ئێستا پاپۆڕەکە چێ دێڵم چی دەڵێی؟ تێگەیشتن؟ بەو شێوەیە ڕفتار دەکەین کە تۆ دەتەوێت لە ئێستاوە بە دواوە زۆر بە ئاگاوە هەڵسوکەوت دەکەین ئەوە باشە بۆ ئێوە و بۆ هەمووان. ئێستا ڕێم بدەن دەڕۆم هەندێک کارم هەیە. ها ئەوە تۆی ئەوە لێرە چی دەکەی؟ گەورم داوای لێبوردن دەکەم کەمێک پشومدا من گرنگی بە چاودێری کردنی ئێرە دەدەم پێ خۆشحاڵ دەبم بەناسینت ئەی کاپتن بەخێر بێی گەورم ئەوە جێگای ڕێزە. زۆر باشە بڕۆ جێگاکەی خۆت بەم نزیکانە بەڕێ دەکەوین باشە گەورە باشە باشە چارۆگەکان بەرزکەنەوە و ئامادە بن ئێستا کاتی ڕۆیشتنە!